ئەو بەسەرهاتانە حیکمەت و پەند و ئامۆژگاری زۆری تێدایە، بەڵام بۆ ئەوانە بێدار کردنەوە بێ سوودە. فتول عنهم یوم یدعو الداعی الی شیء نکر. گوێ مەدە بە ناپوختی ئەوانە، ڕۆژێک دێت کە بانگبێژێک بانگ دەکات بۆ بارودۆخێکی زۆر ناخۆش و نالەبار. ئەوسا نوحمان لەسەر چەند تەختە و بزمارێک هەڵگرت مەبەست کەشتیەکەیە. تجری بأعیوننا جزاء لمن کان کفر لەژێر چاودێری خۆماندا لەناو ئەو زریانە سامناکەدا دەهات و دەچوو ئابەو شێوەیە پاداشتی ئەو کەسەمان دایەوە کە بڕوای پێ نەکرا جا ئایا کەسێک هەیە کە دەرکی حەقیقەت و ڕاستی بکات و پەندی وەرگرتبێت؟ کەذەبەت عاد فکیف کان عذابی ونذر قەومی عادیش بڕوایان بە پێغەمبەرەکەیان نەکرد، جا سەرنج بدە و بزانە سزا و تۆڵەی ئێمە لەو یاخیبووانە چۆن بوو. ئێمەش چاومان کوێر کردن بیناییمان لێ سەندنەوە دەبچێژن سزا و سەرەنجامی هۆشیار کردنەوەی من وەلەقد صبحهم بکرة عذاب مستقر بێگومان سەر لە بەیانیەکی زوو سزای توند و بەئێش چوار دەوری گرتن و بێگومان ئێمە قورئانمان ئاسان کردووە بۆ خوێندنەوە و تێگەیشتن و ئامۆژگاری وەرگرتن جا ئایا کەسێک هەیە کە دەرکی حەقیقەت و ڕاستی بکات و پەندی وەرگرت بێت؟ ولقد جاء آل فرعون النذر بێگومان بۆ فیرعەون و دەست و پێوەندیشی بێدارکەرەوەکان هاتن. لەناو باخ و ڕوبار و تاڤگەکاندا ژیانی پڕ لە بەختیاری و کامەرانی هەمیشەیی دەبەنە سەر. فی مقعد صدق عند ملیک مقتدر. لە شوێنی ڕاست و پەسەنددان لەلای پادشای بەدەسەڵات.